کاسێتی نۆیەم لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی دووەم لە لاپەڕە دوو سەد و پەنجا و یەک. ئەمە کاتێکە کە یەکەمین کارگەکان دروستکران، نا ئێستا بۆ ئەو کاتە ماوە، بەڵام مەرجی سەرەکی هەموو پێشکەوتنە زانستییەکان کە لە دوای ڕێنیسانس ڕوویاندا هەر ئەم شێوازە نوێ زانستییە بوو. مەبەستم ڕوانینێکی بە تەواوی نوێیە سەبارەت بە زانست. بەهرە زانستییەکانی ئەم شێوازە لە دواییدا ڕوون بووەوە. ئەم شێوازە نوێیە چی بوو؟ شێوازی نوێ زۆرتر ڕەوتی لێکۆڵینەوەی سروشت بوو لە ڕێگای هەستەکانمانەوە. لە سەدەی چواردەهەم بەدواوە بەشی زۆرینەی زاناکان لە دژی ملکەچی کوێرانە لە فیکری پێشبینییەکان، چ پەروەردە ئایینییەکان و چ فەلسەفەی سروشتی، ئەرستۆ، و وەستان، وەستان لە دژی ئەو باوەڕەیش کە دەتوانرێ کێشەکان بە بیرکردنەوە چارەسەر بکرێ. چەند جووڵەیەک دروست بوو، بڕوای زیاد لە ئەندازە بە گرینگییەکی عەقڵ لە تەواوی سەدەکانی وەستادا باڵی کێشا بوو. دەوترا کە هەر جۆرە لێکۆڵینەوەی ڕووداوە سروشتیەکان دەبێت لە سەر بنەمای بینین و تەجرەبە و تاقیکردنەوە بێت. بەمە دەوترێ ڕەوشی ئەزموونی واتە تاقیکردنەوە. بە چ مانایەکە؟ بە مانای ناسینی مرۆڤ لە بوارە جیاجیاکاندا لە ڕووی ڕێوڕەوشی تاقیکردنە و تەجرەبە، نەک پشتبەستن بە چەند تۆمارێکی کۆن یا خەیاڵ و ئیلهام. زانستی تەجرەبی لەوە پێش دەناسرا، بەڵام تاقیکردنەوە بە ڕێوڕەوشی جیاواز شتێکی نوێ بوو. پێ دەچێ هیچ کام لە ئامێرە زانستیەکانی ئێمەیان نەبووبێت. ئەڵبەت کە ئامێری ژمێریاری و قەپانی ئەلیکترۆنیکیان نەبوو، بەڵام بیرکاری و کێشانەی یاساییان لەبەر دەستدا بوو. گرنگ ئەوەیە پێ مل بوون کە دەسکەوتە زانستیەکانی خۆیان بە زمانی وردی بیرکاری بنووسن. گالیلۆ یا گالیلەی ئیتالی کە یەکێک لە گەورەترین زانایانی سەدەی حەڤدەهەم بوو وتی، هەر شتێک کە پێوانە دەکرێ پێوانەی بکە. هەر شتێکیش کە پێوانە ناکرێ پێوەری بۆ دروست بکە، هەروەها وتی، کتێبی سروشت بە زمانی بیرکاری نووسراوە. چ بەشێکی ئەم تاقیکردنەوە پێوانانە بوو کە ڕێگەی بۆ داهێنانە نوێکان کردەوە؟ قۆناغی یەکەم هەر ئەم ڕەوشە زانستیە نوێیە بوو، ئەمە لە خۆیدا گۆڕانێکی زانستی دروست کرد و پێشکەوتنە زانستیەکانی بۆ داهێنانە نوێکان کردووە. دەتوانین بڵێین مرۆڤ لە بارودۆخی سروشتی خۆی هەنگاوی زیاتری نا و چیتر بەشێک زیاتر لە سروشت بوو. فەیلەسوفی ئینگلیزی فرانسیس بێکن وتی، زانایی بەهێزە. بەم جۆرە کاریگەری لەسەر نرخی زانایی دانا و ئەم وتەیە بە ڕاستی تازە بوو. مرۆڤ خەریک بوو بە ڕاستی دەستێوەردانی سروشتی دەکرد و بە ئارامی دەیهێنایە ژێر ڕکێفی خۆی. ئەڵبەت هەمیشە لە ڕێگای باشدا نەبوو؟ وایە. هەر بەو جۆرە کە لەوە پێش وتمان چاکە و خراپە لە هەر کارێکدا کە ئێمە دەیکەین، تێک تەنرابوون. بەرهەمی گۆڕانی زانستی دەورانی ڕێنیسانس هەم ئامێری چنینی کوتاڵ بوو هەم بێکاری هەم نەخۆشی گەلێکی تازە پەیدا بوو هەم دەوا و دەرمان. هەم کۆمەڵێک پێداویستی وەکو ئامێری جلشۆری و بەفر گر بوو. هەم پیسبوونی هەوا و دروستبوونی زبڵە پیشەییەکان. ئەو مەترسییە گەورەیەی کە ئەمڕۆ ڕووی لە ژینگە کردووە کەسانێکی خستووەتە سەر ئەو باوەڕە کە گۆڕانی زانستی بە نەسازییەکی مەترسیدار بۆ سروشت بزانن. بەشێک وتوویانە کە چیتر بۆمان ڕاناگیرێت. کەسانێکی تر هەن کە خۆشباوەڕترن و دەڵێن ئێمە ئێستاش لە دەورانی ساوایی تەکنەلۆژیاداین. لەگەڵ ئەوەی کە دەورانی زانستیی سەختگەلێکی منداڵیی وەکوو سەختیی ددان دەرهێنانی بووە، بەڵام بەرە بەرە فێر دەبین چۆن سروشت بخەینە ژێر دەستمان، بە بێ ئەوەی ژیانی سروشت و ژیانی خۆمان بخەینە مەترسییەوە. بە بڕوای تۆ کامیان ڕاست دەڵێن؟ بە بڕوای من هەر کامێکیان تا ڕادەیەک ڕاست دەڵێن. لە چەند لایەنەوە دەبێت لە دەستێوەردانی سروشت دەست هەڵبگرین و لە لایەکی ترەوە دەتوانین شاد ببین بە دەستکەوتەکانمانەوە و کە مرۆڤ لە دەورانی ڕۆنێسانس بەملاوە تەنیا بەشێک لە سروشت نەبووە بەڵکو دەستێوەردانی سروشتی کردووە تاکو بتوانێ بە شێوەی خوازیاری خۆی دەری بێنێت بەڕاستی کە مرۆڤ چ خوڵقێنراوێکە. مرۆڤ ساڵانێک لەمەوبەر چوو بۆ گۆی مانگ، چ کەسێک لە دەورانی ئۆستادا باوەڕی دەکرد شتێکی ئاوا دەگونجێت؟ بە دڵنیاییەوە هیچ کەس. ئێستا دەگەینە ڕوانینی نوێ لەسەر جیهان. لە تەواوی دەورانی ئۆستادا خەڵک لە ژێر ئاسماندا دەوەستان و سەیری هەتاو و مانگ و ئەستێرەکانیان دەکرد. هیچ کەسێک گومانی نەبوو کە زەوی ناوەندی جیهانە و وایان دەزانی زەوی وەستاوە و جیهان لەسەر هێڵی خۆی بە دەوری خۆیدا یا بە دەوری زەویدا دەگەڕێت. هیچ کەس بە پێچەوانەی ئەمەی باس نەدەکرد. ئەمەیان بە زەوی ناوەندی جیهانە یا بە واتایەکی تر بڕوای بەوەی کە زەوی ناوەندی هەموو شتێکە ناو دەبرد. باوەڕی مەسیحی کە خودا لە ئاسمانەوە لە سەرووی ئەستێرەکانەوە فرمان بەسەر زەویدا دەکا ئەویش بووە پاڵپشتی بەردەوامی ئەم فیکرە. خۆزگە هەر بەو ئاسانیە دەبوو. لە هەزار و پێنج سەد و چل و سێ دا کتێبێک بە ناوی دەربارەی گەڕانی ئەستێرەکانی ئاسمان بڵاو بووەوە. کتێبەکە بە دەستی ئەستێرەناسێکی پۆلەندی بە ناوی نیکۆلاس کۆپەرنیکۆس نووسرابوو کە لە ڕۆژی دەرچوونی کتێبەکەدا گیانی سپارد. کۆپەرنیک دەیوت هەتاو بە دەوری زەویدا ناگەڕێت بەڵکو زەویە کە بە دەوری خۆردا دەسوڕێت. ڕوانینی شتە ئاسمانیەکان ئەمە بە ڕوونی دەردەخات. دەیوت هۆی ئەوەی کە خەڵک فێر دەکەنەوە فیکر دەکەنەوە هەتاو بە دەوری زەویدا دەسوڕێت ئەوەیە کە زەوی لەسەر هێڵی خۆی بە دەوری هەتاودا دەگەڕێت و هەروەها وتی ئەگەر وای دابنین کە زەوی و گۆکا گۆکانی تر بە دەوری هەتاودا دەسوڕێن تێگەیشتن لە لێکۆڵینەوە ئاسمانیەکان زۆر ئاسانتر دەبێتەوە ئەمە بە بۆچوونی هەتاو ناوەندی جیهانە ناو دەبەن بەو واتایە کە هەتاو ناوەندی هەموو شتێکە ئەمە بۆچوونی دروست بوو لەسەر جیهان نەک بە تەواوی خاڵی سەرەکی کۆپەرنیک گەڕانی زەویە بە دەوری هەتاودا کە ئەڵبەت دروستە بەڵام ئەو وتی هەتاو ناوەندی جیهانە ئەمڕۆکە بۆمان دەرکەوتووە کە تاو یەکێکە لە ئەستێرەکانی جیهان و و ملیارەها کەهکەشان هەیە. کۆی ئەستێرەکانی دەوروپشتی ئێمە لەناو یەکێک لەم کەهکەشانانەدایە، کۆپەرنیک هەروەها پێی وابوو کە زەوی و گۆکانی تر بە شێوەی بازنەیی بە دەوری هەتاودا دەسوڕێنەوە. مەگەر هەر وەها نییە؟ نا. کۆپەرنیک بۆ سەلماندنی فیکری هێڵی بازنەیی خۆی هیچ بەڵگەیەکی نەبوو، مەگەر بۆچوونێکی کۆن کە دەیوت ئەستێرە ئاسمانیەکان تەنیا بەهۆی ئەوەی کە ئاسمانین خڕن و دەسوڕێن. بازنە و گۆ لە دەورانی ئەفلاتوونەوە بەردەوام بە کامڵترینی شێوە ئەندازییەکان ژمێردراون. بەڵام لە سەرەتای سەدەی حەڤدەهەمدا ئەستێرەناسێکی ئاڵمانی بە ناوی بوهانز کێپلێر ئەنجامی لێکۆڵینەوە گشتییەکانی خۆی دەخاتە ڕوو و پیشانەدا گۆکان لە هێڵهایەکی هێلکەییدا دەسوڕێن هەتاو لە یەکێک لە دوو ناوەندەکەدایە هەروەها وتی هەرچی ئەستێرەیەک لە هاتەوەوە نزیک بێ خێرایی سوڕانی زۆرترە و هەرچی ببورن لە هەتاوەوە نزیک بێ خێرایی سوڕانی زۆرترە و هەرچی لە هەتاوە دوورتر بێت هێواشتر دەسوڕێت. تا کاتی کێپلەر کەس نەی گوتبوو کە زەوی ئەستێرەیەکە وەکو ئەستێرەکانی تر. سەرەڕای ئەوە کێپلێر وتی یاسای یەکەمی فیزیک لە هەموو دونیادا زاڵە. ئەم شتەی لە کوێوە بۆ دەرکەوت؟ لەوێوە کە سوڕانی ئەستێرەکانی بە هەستەکانی خۆی خستبووە بەر لێکۆڵینەوە و کۆنەپەرستی لەبەر چاو نەگرتبوو. گالیلە شاودەورانی کێپلێر بوو، بۆ بینینی شتە ئاسمانییەکان تەلیسکۆبی بەکارهێنا. ئەو لە چاڵ و چۆڵەکانی مانگی کۆڵییە و وتی، مانگ شیو و دۆڵ و کێوی هاوشێوەی زەوی تێدایە. زیاد لەوە چوار مانگی ئەستێرەی موشتەریشی دۆزیەوە کەواتە تەنیا زەوی نەبوو کە مانگی بوو. سەرەڕای ئەمانە، گرنگی گالیلە ئەوە بوو کە بۆ یەکەمین جار یاسای جەبری بیرکاری و ئەندازەیی کۆکردەوە. ئەم یاسایە چی دەگرێتەوە؟ بە وتەی خودی گالیلە مادام هەر شتێک هێزێکی دەرەکی نەبێ کە بەهۆی گوشارەوە لە حاڵەتی خۆی بیگۆڕێت، لەو حاڵەتەی خۆیدا دەمێنێتەوە واتە ئەگەر بێ بزوە یاخود لە حاڵی بزواندا بێ هەر بەو شێوەیە دەمێنێتەوە. من هیچ ناتەواوییەک لەم فیکرەدا نابینم. ئەمە دۆزینەوەیەکی زۆر گرنگ بوو. لە دەورانی باستانەوە یەکێک لەو بەڵگە سەرەکییانەی لە دژی گەڕانی زەوی بە دەوری هەتاودا دەیانهێنانەوە ئەوە بوو کە ئەگەر بەردێک ڕاستەوخۆ هەڵدەین بۆ ئاسمان دەبێت بە هۆی گەڕانی زەوییەوە لە چەند مەتری شوێنی هەڵدانەوە بکەوێتە خوارەوە. بۆچی وا ڕوو نادات؟ ئەگەر سواری شەمەندەفەر بووبێتی و سێوێکت هەڵدابێتە خوارەوە دەزانیت کە بۆ دواوە ناچێت، بەڵکو شەمەندەفەرەکە بەرەو پێش دەچێت. ئەمە بەهۆی یاسای سوڕانی زەوییەوەیە سێوەکە خێرایی پێش لە کەوتنی خۆی هەر دەمێنێت. من وا نازانم. ئەڵبەت لە دەورانی گالیلەدا شەمەندەفەر نەبوو، بەڵام ئەگەر تۆپێک لەسەر زەوی بەرەو پێش بەری و لەناکاو دەستی لێ هەڵگری خۆی دەڕوات، چونکە کاتێک بەری ئەدەی خێرایی خۆی هەروا ڕادەگرێت. بەڵام ئەگەر لە هۆدەیەکی گەورەدابی لە شوێنێکدا هەر دەوەستێت. ئەمە بەهۆی ئەوەوەیە کە چەند هێزێکی تر ئەو تۆپە دەوەستێنن. بۆ نموونە زەوی هۆدەکە بە تایبەت ئەگەر زەوییەکی ئەگەر زەوییەکەی چێوێکی زبر بێت دەبێتە هێزی لێکخشاندن دوای ئەوە هێزی ڕاکێشانی زەوی درنگ و درەنگ و زوو دایدەگرێت ڕایدەگرێت و با ئێستا شتێکت پیشان بدەم. ئالبێرتۆ هەستا و چوو بۆ لای مێزی نووسین. لە یەکێک لە تاقمەکان شتێکی دەرهێنا و خستیە سەر مێزەکە. مێزەکە چێوی بوو و لایەکی چەند سانتیمێک بەرزتر بوو لە لاکەی تری. کەلایەکی لە سەر مێزەکە دانا و وتی، ئەگەر کەلاکە لە سەر لا بەرزەکەی دانێین چی ڕوو ئەدات؟ ڕوونە کە لەسەر مێزەکەوە دێتە خوار و دەکەوێتە سەر زەوی. ئالبێرتۆ کەلاکەی بەردا و دروست سەر ئەو شتە بوو کە سۆفیا وتی. بە سەر مێزەکەدا هاتە خوار و کەوتە سەر زەوی و لە پاشاندا ڕۆیشت و درا بە دیوارەکەدا. سۆفیا وتی، ئافەرین بۆ خۆم. تاقیکردنەوەکانی گالیلە بەم شێوازە بوو. هەر بەم ئاسانییە؟ پەلە مەکە. گالیلە دەیویست بە هەموو هەستەکانی شتەکان تاقی بکاتەوە. ئێمە تازە دەستمان پێ کردووە، جارێ پێم بڵێ کەلاکە بۆچی لەسەر مێزە مێزەکەوە کەوتە خوار؟ چونکە قورسایی هەبوو. زۆر باشە، قورسایی چییە؟ ئەمە پرسیارێکی زۆر نەزانانەیە. پرسیارێک کە نەتوانی وەڵامی بدەیتەوە نەزانانە نییە، کەلاکە بۆچی کەوتە خوار؟ بەهۆی هێزی ڕاکێشانی زەویەوە. زۆر ڕاستە. کە بە زمانی ئێمە دەبێتە قورسایی، ڕاکێشان و قورسایی پێوەندییان بە یەکەوە هەیە. ئەمە هێزێک بوو کە کەلاکەی بزواند. ئالبێرتۆ کەلاکەی لەسەر زەوی هەڵگرتە و خستیە سەر مێزەکە و وتی، ئێستا هەوڵەدەم کەلاکە بەلای پانایی مێزەکەدا بەرم و سەیرکە چۆن دەڕوات. کەلاکە هێواش ڕێگای خۆی خوار کرد و بەرەو لاکەی تری مێزەکە ڕۆیشت. ئالبێرتۆ پرسیاری کرد چی ڕوویدا؟ هاتە خوارەوە چونکە مێزەکە شیبی بە لاکەی تردا هەیە. ئێستا تۆزێک ڕەنگی ڕەشی لێ ئەدەم. ئەو کاتە لەوانەیە بە جوانی مەبەست لە شیب بزانیت. ئالبێرتۆ فڵچەیەکی هەڵگرت و کەلاکەی بە تەواوی ڕەش کرد. دیسان بەری دایەوە ئێستا بە ڕوونی شوێنی کەلاکە دیار بوو. بە بڕوای تۆ هێڵی کەلاکە چۆنە؟ خوارە. دەڵێیت نیو بازنەیە. بەڵێ وایە. ئالبێرتۆ سەیرێکی سۆفیای کرد و برۆکانی بزواند و وتی، بەڵام ئەمە بازنەی تەواو نییە بەمە دەڵێن شێوەی کووڕ یا گۆچانی. هەرچی تۆ تۆ بڵیت بەڵام بۆچی کەلاکە بەو شێوەیە ڕۆیشت سۆفیا چووە فیکرەوە وتی چونکە تەختەکە شیبی هەیە و هێزی ڕاکێشانی زەوی کەلاکە بۆ سەر زەوی ڕادەکێشێت زۆر باشە ئافەرین. دەتوانم بڵێم کچێک کە ئێستا تەمەنی نەگەیشتۆتە پانزە ساڵ هێناومەتە ناو ماڵەکەی خۆم و تەنیا بە دوای یەک تاقیکردنەوە دەگاتە ئەو ئەنجامە کە گالیلە پێی گەیشتووە. ئالبێرتۆ دەستی کرد بە چەپڵە لێدان. سۆفیا تۆزێک ترسا نەوەک شێت بووبێت. ئالبێرتۆ وتی، بینیت کاتێک کە دوو هێز لە یەککاتدا کاریگەرییەکەیان لەسەر شتێک ببێت چی ڕووئەدات؟ گالیلە بۆی دەرکەوت کە ئەم یاسایە لە تۆپیشدا ڕاست دەردێت. فیشەکێک دەتەقێت، ماوەیەک لە ئاسماندا دەڕوا بەڵام لە کۆتاییدا بۆ سەر زەوی ڕادەکێشێتەوە و ئەم شتە لە دەورانی گالیلەدا دۆزینەوەیەکی نوێ بوو. کەواتە هێڵی ڕۆیشتنی فیشەکەکە هەر وەک هێڵی کەلاکەیە لەسەر تەختە شیبدارەکە. ئەرەستۆ پێی وابوو هەر شتێک کە لە ئاسماندا بە خواری هەڵبدرێت، سەرەتا بە خوارییەکی کەمەوە دەڕوات، لە پاشان بە هێڵێکی ڕاست دەگەڕێتەوە بۆ سەر زەوی و ئەمە ڕاست نەبوو، بەڵام تا ئەو کاتەی نەسەڵمێنرا کەس نەیدەزانی کە ئەرەستۆ لە هەڵەدایە. بەڕاستی ئەم یاسە ئەم باسانە گرنگە بۆ ئێمە. بەڵێ گرنگە. لە ناو دڵی هەموو دۆزینەوە زانستیەکاندا کە مرۆڤ پێی گەیشتووە بێشک ئەمە لە هەمووی گرنگترە. ئەڵبەت هۆکارەکەیم بۆ باس دەکەیت. لە پاشان فیزیکزانی ئینگلیزی ئیزاک نیوتۆن پەیدا بوو کە لە هەزار و شەش سەد و چل و دوو تا هەزار و حەوت سەد و بیست و حەوت دا دەژیا. نیوتۆن، باس و شیکردنەوەی کۆتایی کۆمەڵەی ڕۆژ و گەڕانی سەیارەکانی ناو ئەم کۆمەڵەی خستە پێش دەممان. نەک هەر شیکردنەوەکە، نەک هەر شیکردەوە کە سەیارات چۆن بە دەوری هەتاودا دەگەڕێن، بەڵکو هۆکارەکەیشی ڕوون کردەوە. سەرکەوتنی ئەو لەم باسەدا تا ڕادەیەک لە ئەنجامی شتێک بوو کە بە دینامێک گالیلە ناوی دەبەین. دەتەوێت بڵێیت، سەیارەکان وەکو کەلان لەسەر تەختەی شیبدار؟ بەڵێ. شتێک هاوشێوەی ئەوە بەڵام پەلەمەکە سۆفیا. ڕێگە چارەیەکی ترم نییە. کێپلێر لەوە پێش وتبووی، هێزێک هەیە کە دەبێتە هۆی ڕێک ڕاکێشانی شتە ئاسمانیەکان بەیەکەوە و بۆ نموونە دەبێت هێزێک لە تا داببێ کە سەیارەکانی ناو کۆمەڵەی خۆی بە خۆیەوە ڕابگرێت. ئەم هێزە پیشانەدا کە بۆچی سەیارەکان هەرچی لە هەتاوە دوورتر بن، هێواشتر لە لە هێڵی خۆیاندا دەگەڕێن. کێپلێر جیا لەم باسە پێی وابوو کە بەرزبوونەوە و نزمبوونەوەی ئاوی دەریاکان دەبێت بەهۆی تیشکی مانگەوە بێت. کە ئەم وتەیە ڕاستە؟ بەڵێ ڕاستە. بەڵام گالیلە ئەم فیکرەی ڕەت کردەوە، تەنانەت گاڵتەی بە کێپلێر کرد و وتی، کێپلێر پێی وابوو مانگ بە سەراوەکاندا فەرمان دەکا. هۆی ئەم فیکرەی گالیلە ئەوە بوو، کە قەبووڵی نەدەکرد هێزی ڕاکێشان بتوانێ لە دوورییەکی وەها زۆرەوە لە نێوان شتە ئاسمانییەکاندا کار بکات. لەم باسەدا گالیلە بە هەڵەدا چوو بوو؟ بەڵێ. لەم بارە تایبەتەدا هەڵەی کرد، بە ڕاستی جێی سەرنج بوو، چونکە تەواوی فیکر و بۆچوونی گالیلە بۆ هێزی ڕاکێشانی زەوی دەچوو، تەنانەت پیشانی دابوو کە هێزێکی زۆر بە توانا دەتوانێ جووڵەی شتەکان بوەستێنێت. دەربارەی نیوتن باست کرد. بەڵێ، نیوتن پەیدا بوو و یاسای ڕاکێشانی گشتی کۆ کردەوە. ئەم یاسایە دەڵێت، هەر ئەتۆمێکی ماددە ئەتۆمەکەی تر ڕادەکێشێت و هێزی ئەم ڕاکێشانە لەگەڵ ئەنجامی خەمڵاندنی قورسایی ئەو ماددەیە ئەندازەیەکی ڕاستەوخۆی هەیە و لەگەڵ دووری ماددەکە ئەندازەیەکی پێچەوانەی هەیە. وا دەزانم تێگەیشتووم. بۆ نموونە هێزی ڕاکێشانی نێوان دوو فیل زۆرترە لە ڕاکێشانی فیلێک و مشکێک، هەروەها لە نێوان دوو فیل لە یەک باخی حەیواناتدا زۆرترە لە فیلێک لە وڵاتی هیند و فیلێکی ئافریقایی. کەواتە تێگەیشتووین. ئێستا دەگەینە خاڵی سەرەکی و بناغەیی، نیۆتۆن سەلماندی کە ئەم ڕاکێشانە گشتییە بەو مانایە کە لە هەموو شوێنێکدا کاریگەرە، تەنانەت لە ئاسمان لە نێوان ئەستێرەکاندا. دەڵێن نیوتۆن کاتێک لە بن دارە سێوێکدا بووە، ئەم فیکرەی لا دروست بوو، کاتێک سێوێک لە دارەکەوە کەوتە خوار. پرسیاری لە خۆی کرد ئایا مانگیش لە ژێر کاریگەری ئەم هێزەدایە و ئایا گەڕانی بەردەوامی مانگ بە دەوری زەویدا هەر بە هۆی ئەم هێزەوەیە؟ وریا و ژیر بوو، بەڵام نەک زۆر. سۆفیا، بۆچی؟ چونکە گەر مانگ هەر بەو هێزەوە کە سێو بۆ زەوی دەکێشرێت ئەویش بکێشرایەت چیتر بەردەوام بە دەوری زەویدا نەدەگەڕا بەڵکو ڕۆژێک بە توندی ئەدرا بە زەویدا. لێرەدایە کە یاسای هێڵە ئاسمانیەکانی نیوتۆن دێتە پێش دەربارەی ڕاکێشانی مانگ بۆ لای زەوی، ئەو شتەی کە باست کرد نیواونیو ڕاستە. لەگەڵ ئەوەی هێزی ڕاکێشانی زەوی کە مانگ بۆ لای خۆی ڕادەکێشێ زۆر بە توانایە بەڵام بۆچی مانگ ناکەوێتە سەر زەوی؟ فکرێ بکەوە کە بۆ یەک دوو مەتر بەرزکردنەوەی ئاوی دەریاکان چ هێزێکی گەورە پێویستە. باش تێناگەم. ڕوویەی شیبداری گالیلەت لە بیرە؟ کاتێک کەلاکەم لە پانایی تەختەکەدا بەردا چی ڕوویدا؟ بەڵێ، کاتێک لە سەرەتای دروستبوونی کۆمەڵەی ڕۆژ مانگ لە زەوی جیابۆوە و بە هێزێکی گەورەوە بۆ دەرەوەی بۆ دەرەوە فڕێدرا، ئەم هێزە بۆ هەمیشە دەمێنێتەوە. چونکە بێ هیچ لەمپەر و سەختییەک لە ئاسماندا دەگەڕێت. بەڵام هێزی ڕاکێشانی زەویش بۆ لای خۆی دەکێشێت، وا نییە؟ بەڵێ وایە. هەردوو هێزەکە هەمیشەیین و هاوکات لەکاردان، کەواتە مانگ هەمیشە بە دەوری زەویدا دەسوڕێت. هەر بەم ئاسانییە؟ بەڵێ، هەر بەم ئاسانییە. مەبەستی سەرەکیی نیۆتۆنیش هەر بەو ئاسانییە بوو. نیۆتۆن ڕوونی کردەوە کە چەند یاسای گشتی بەسەر جیهاندا زاڵە، زاڵە، ئەو بۆ ئەندازە گرتنی هێڵە ئاسمانیەکان لە دوو یاسای سروشتی کەڵکی وەرگرت کە گالیلە لەوە پێش پێشنیازی کردبوو. یەکێکیان یاسای جەبرە کە نیۆتۆن بەم شێوازە دایڕشت. هەر شتێک لە حاڵەتی وەستان یا گەڕانی خۆیدا دەمێنێتەوە تا ئەو کاتەی هێزێک ناچار بە گۆڕانی حاڵەتەکەی دەکات. یاسایەکی تری گالیلە لەسەر شوێنی شیبدار پیشاندرا. کاتێک دوو هێز هاوکات کاریگەرییان لەسەر شتێک دەبێت و ئەو شتە بە شێوازێکی بەیزی واتە هێلکەیی دەگەڕێت. بەم شێوە نیۆتۆن توانی سوڕانی سەیارەکان بە دەوری هەتاودا بسەڵمێنێت. بەڵێ سەیارەکان هەموویان لە ئەنجامی دوو گەڕانی جیاوازدا لەسەر هێڵێکی شێوە بەیزی بە دەوری هەتاودا دەسوڕێن. یەکێکیان گەڕان لەسەر هێڵێکی ڕاست کە لە کاتی دروستبوونی کۆمەڵەی ڕۆژەوە بوویانە، گەڕانێکی تر بۆ لای هەتاوە بەهۆی هێزی ڕاکێشان. زۆر ژیرانەیە. نیوتۆن پیشانی دا کە یاسای گەڕانی ئەستێرەکان لە تەواوی جیهاندا هاوشێوەیە. ئەمە کۆتایی یاسای ئاسمانی و زەمینیەکان بوو بۆ ئەو باسە. بەم چەشنە بوو کە ڕوانگەی ناوەند بوونی هەتاو سەلما و شیکردنەوە وەڵامی کۆتایی خۆی وەرگرت. ئالبێرتۆ هەستا و کەلاکەی خستە سەر مێزی نێوان خۆی و سۆفیا. سۆفیا بیری کردەوە کە لە تەختەیەکی خوار و کەلایەکی بچووک چەندە شتیان بۆ دەرکەوت. کەلاکە ئێستاش ڕەنگی پێوە مابوو هەروا کە سەیری دەکرد کەوتە یادی گۆی زەوی و وتی. خەڵک بیانەوێت و نەیانەوێت قەبوڵیان کردووە کە لەسەر سەیارەیەکی بێ مەبەست لە ناو ئاسماندا وێڵن. بەڵێ. ئەم ڕوانینە نوێیە لە زۆر لایەنەوە باوەڕکردنی سەخت بوو. بارودۆخەکە هاوشێوەی ئەو کاتە بوو کە داروین سەڵماندی مرۆڤ لە حەیوان دروست بووە. لە هەر دوو جارەکەدا تا ڕادەیەک جێگە و شوێنی مەزنی مرۆڤ کەم بووەوە و لە هەر دوو جارەکەشدا کڵیسا بە سەختی بەرەنگاری بووەوە. بە ئاسانی چاوەڕوان دەکرا، چونکە خودا لەم ناوەدا چ جێگەیەکی بوو، کاتێک زەوی ناوەندی جیهان بوو و خودا و سەیارەکانی تر بوو لە ئاسماندا، کارەکە ئاسانتر بوو. بەڵام کێشەی سەرەکی ئەم شتانە نەبوو. کاتێک نیۆتۆن سەلماندی کە یاساکانی سروشتی لە هەموو جیهاندا یەکسانە، پێدەچێت باوەڕی خەڵکی سەبارەت بە هێزی خودای سست کرد. بەڵام باوەڕی نیۆتۆن هەرگیز کەم نەبۆوە. نیۆتۆن یاساکانی سروشتی بە بەڵگەی بوونی خودای گەورە و توانای تەواوی ئەو دەژمارد. پێدەچێ مرۆڤ لە لایەن خۆیەوە چارەنووسێکی خراپی بەسەردا هاتبێت. مەبەستت چییە؟ لە دەورانی ڕێنیسانسەوە بەرەو دەورانی ئێمە، ئەو فیکرە لە مێشکی خەڵکدا دروست بوو کە مرۆڤ لەگەڵ ئەم ڕاستییەدا خۆی گونجاندبێت. بەڵام کەسانێکیش کە لە دەورانی ڕێنیسانسدا دەیانوت ئێستا ئێمە تاک بە تاک شوێنێکی ناوەندمان هەیە، کەم نەبوون. باش تێناگەم. لەوە پێش زەوی بە ناوەندی جیهان دەزانرا بەڵام ئێستا کە ئەستێرەناسەکان دەیان وت جیهان ناوەندێکی ڕوونی نییە. بیرۆکەیەک دروست بوو کە بژاردەی ناوەندەکان بە ئەندازەی بژاردەی بژاردەی مرۆڤی سەر زەوییە و هەر کەس دەتوانێ ناوەندی جیهانێک بێت. ئێستا تێگەیشتم. ڕێنیسانس شێوازێکی باوەڕی نوێی خوڵقاند کاتێک بەرە بەرە زانست و فەلسەفە لە ئایین دابڕان. شێوازێکی مەسیحییەتی نوێ دروست بوو لە پاشان ڕێنیسانس هات و دیمانەیەکی نوێی لە مرۆڤ لەگەڵ خۆی هێنا. ئەمە کاریگەری کردە سەر ژیانی ئایینی خەڵک و ئێستا پێوەندی تاکەکەسی لەگەڵ خودا زۆر گرنگتر بوو لە پێوەندی ئەو لەگەڵ کڵیسا. مەبەستت ڕێوڕەسمی شەوانەی پەرستش و دوعا و نەزرە؟ بەڵێ. ئەمەیش یەکێک لەوانە بوو. لە کڵیسای کاتۆلیکی سەدەکانی وەستادا هەموو ڕێوڕەسمێک بە زمانی لاتین بەرپا دەبوو و پاڕانەوە و دوعای ناو کلیسا بڕڕەی پشتی ڕێوڕەسمە ئایینیەکان بوو. کتێبی پیرۆزیش بە مانی لاتین بوو، بۆیە تەنیا پاپا و کشیشەکان دەیانخوێندەوە. بەڵام لە دەورانی ڕێنیسانسدا تەورات و ئینجیل بە زمانەکانی تریش دیلمانج کرا و ئەمە لەسەر ئەو شتەی کە بە ناوی چاکسازی ئایینی ناوی دەبرا کاریگەرییەکی زۆری هەبوو. مارتین لۆتێر. بەڵێ مارتین لۆتێر گرنگ بوو، بەڵام هەر ئەو چاکساز نەبوو، خوازیارانێکی تری چاکسازی بوون کە لە کڵیسای کاتۆلیکی ڕۆمدا مانەوە، بۆ نموونە ئاراسمۆس کە خەڵکی ڕۆتێردام بوو. لۆتێر لە کلیسای کاتۆلیکی ڕۆم جیابووەوە، چونکە ئامادە نەبوو لێبوردنی خودا بە خەڵک بفرۆشێ، مەگەر وانەبوو؟ بەڵێ وا بوو. ئەمە یەکێک لە هۆکارەکانی ئەو بوو بەڵام هۆکارێکی گرنگی تریش هەبوو، لۆتێر دەیوت بۆ بەرکەوتنی لێبوردنی خودا پێویست بە ناوبژیوانی کلێسا نییە و لێبوردنی خودا بە مەرجی کڕینی بەخشش لە کلیسا نییە. کڕین و فرۆشتنی ئەم بەخششنامانە لە کلیسای کاتۆلیکدا لە ناوەڕاستی سەدەی شانزەهەمەوە یاساغ کرابوو. لەوانەیە خودایش لەم قەدەغەکردنە ڕازی بووبێت. بە شێوەیەکی گشتی لۆتێر لە زۆر ڕێوڕەسمی ئاینەکان و پەروەردەکانی کڵیسا کە لە تەواوی دەورانی وەستا لە کلیساکاندا ڕیشەی داکوتابوو دوور کەوتەوە. دەیویست بگەڕێتەوە بۆ مەسیحییەتی سەرتایی بەو جۆرە کە لە مەرجی نوێدا هاتبوو دەیوت تەنیا ڕستە پیرۆزەکانی ئینجیل لۆتێر بەم دروشمە دەیویست بگەڕێتەوە بۆ بناغەی مەسیحییەت هەروەها کە مرۆڤ گەراکان دەیانویست بگەڕێنەوە بۆ بناغەی هونەر و فەرهەنگی کۆن و باستان. لۆتێر کتێبی پیرۆزی وەرگێڕان بۆ زمانی ئاڵمانی و خەتی ئاڵمانی بنیاد نا. لۆتێر پێی وابوو دەبێت هەر کەسێک بتوانێت تەورات و ئینجیل بخوێنێتەوە، بە واتایەک هەر کەس خۆی کشیشی خۆی بێت. ئەمە تۆزێک توندڕەوی نییە؟ مەبەستی ئەوە بوو کە بۆ پەیوەندی لەگەڵ خودا کشیشەکان شوێنێکی مەزنتریان لە کەسانی ئاسایی نییە. لە ڕێوڕەسمی پەرستنی لۆتێردا، کشیشەکان دەستیانەدایە کار وەکو خوێندنەوەی وتارەکان و ئەنجامدانی کاری ڕۆتین. لۆتێر دژ بەو فیکرە بوو کە تەنیا لە ڕێگای ڕێوڕەسمی کلیساوە لێبوردنی خودامان دەست دەکەوێت. لۆتێر ئەم بڕوایانەی بە لێکۆڵینەوەی تەورات و ئنجیل لا دروست ببوو. کەواتە لۆتێر نمونەی مرۆڤێکی ڕێنیسانسی بوو. هەم بەڵێ هەم نا. لایەنێکی ڕێنیسانسی بوونی ئەو، پێداگری بوو لەسەر کەسایەتی و پێوەندی تاکەیی لەگەڵ خودا. بۆ ئەو مەبەستە لە تەمەنی سی و پێنج ساڵیدا زمانی یۆنانی فێر بوو و کاری سەغڵەتی وەرگێڕانی کتێبی پیرۆزی لە زمانی یۆنانی کۆنەوە بۆ زمانی ئاڵمانی دەست پێکرد. ئەم کارەی ئەو بە مانای بە نرخزانینی زمانی ناوچەیی بە سەر زمانی لاتین بوو و ئەم کارە تایبەتمەندیەکی ڕێنیسانس بوو. بەڵام لۆتێر بە پێچەوانەی فیچینۆ یا لیۆردۆ داوینشی یاخود لیۆناردۆ داڤینشی مرۆڤ گەرا نەبوو. مرۆڤ گەرایانێکی وەکو ئارسمۆسیس لە گەڵ ئەودا هاوڕا نەبوون و پێیان وابوو ڕوانینی ئەو سەبارەت بە مرۆڤ زۆر باش نیە لۆتێر دەیوت مرۆڤ دوای بێبەشی لە سۆزی خودا ڕاستەوخۆ کەوتۆتە ناو خراپەکاری و پێی وابوو تەنیا لە ڕێگەی سۆزی خوداوە دەتوانین مرۆڤ بناسێنین چونکە مەرگ سزای تاوانە.